وحبیبنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیمانداران و خواناسانی بەڕێز ئاینی پیرۆزی ئیسلام ڕەحمەتی خوای پەروەردگار بۆ بەشەریەت بەگشتی بۆ هەموو زەمان و زەمینێک هەتا ڕۆژی دوایی چارەسەری هەموو گرفتەکانە هێنەری هەموو خۆشیەکانە لابەری هەموو زەحمەتەکانە ئێمە بە ئەم قورئانە پیرۆزە چارەسەری دەردەکانی خۆمان دەکەین گرفتەکانی ناو کۆمەڵگا شی دەکەینەوە و دەرمانی بۆ دادەنێین لەگەڵ جەنابتاندا لە دوو جمعەی ڕابردوودا باسی دەردێکی کۆمەڵایەتی کوشندەمان کرد کە ئەویش سوئی ظن گومانی خراپ بوو گومانی خراپ لە نێوان تاکەکاندا لە نێوان حکومەت و میللەتدا پاشان لەناو خێزاندا وتاری ئەم جمعەیەشمان پشتیوان بەخوای پەروەردگار بەشی سێمە لەو زنجیرە باسەی بە ناونیشانی گومانی خراپ ئەی ئەو کەسانەی کەوا لە بازنەی ئیمانا جێتان بۆتەوە بە فەزڵی خوا هەوڵ بدەن خۆ بپارێزن لە زۆرێک لە گومانەکان یان زۆر خۆتان بپارێزن لە گومانی خراپ لە سوئی ظن چونکە زۆر لەو گومانانە بە تاوان لەسەرتان دەنووسرێت کە بەرامبەرەکە ئاگای لە هیچ نییە، کەچی تۆ لە ناخی خۆتەوە گڕت گرتووە و گومانی خراپ بەرامبەر بە خەڵک دەبەیت، زۆر جار شیرازەی ماڵێک، بەینی دوو هاوڕێ، دوو گەڕەک، دوو تائیفە، دوو خێزان، ژن و مێردێک بەهۆی ئەو گومانە خراپەوە لەیەک هەڵدەوەشێ، ئەوە تاوانێکی زۆر گەورەیە و بە تاوان لەسەرتان دەنووسرێ. جا ئەگەر ئەو گومانە خراپە لە نێوانی ژن و مێردا بوو زۆر خراپترە زۆر تاوانترە ماڵوێرانکەرترە لەناوبەرترە چونکە بناغەی ژن و مێردایەتی ژیانی هاوسەری دوو بنچینەی هەیە یەکەم مەوەدەتەن و ڕەحمە خۆشەویستی و سۆز لە نێوانی ئەو ژن و مێردەدا سۆز و بەزەیی سەرەتای گەنجیەتی کە بەیەک دەگەن، خۆشەویستیەکی بەهێز، پاشانیش وردە وردە کە چوونە تەمەنەوە سۆز و مەحەبەت و خۆشەویستی و بەزەیی بەیەکا هاتنەوە و بەدەمەوەچوونی یەکتر، پاشان سیقە و متمانە لەنێوانیاندا. هەر ژن و مێردێک سەرەتا بە خۆشەویستی بە یەک نەگەن، سۆز و بەزەییان بەرامبەر یەکتر نەبێ، ئیمانداران ئەگەر بێت و ئەو ژن و مێردە بە تەواوەتی سیقە و متمانەیان بە یەکتر نەبێ، هەر لە قۆناغی دەستگیراندارییەوە تا کۆتایی ژیان، بەڕاستی ئەو ژیانی خێزانییە هەڵدەوەشێ. جا ئێمە بە پشتیوانی خوای پەروەردگار لە ژێر تیشکی ئایەتەکانی قورئان و فەرموودە زێڕینەکانی پێغەمبەردا صلی الله علیه وسلم لە ڕێنماییەکانی سیرەی ئەو سەروەر و سالارەماندا هەزاران سەلات و ڕەحمەتی خوای لەسەر بێ کە پێغەمبەرە صلی الله علیه وسلم کۆمەڵێ شت دەباز دەکەین کۆمەڵێ خاڵ دەخەینە ڕوو بۆ ئەوەی ئەو کەسەی کە ئەمەی تیایە، ئەو ژنەی کە گومانی خراپی بەرامبەر بە مێردەکەی هەیە، یان ئەو پیاوەی بە پێچەوانەوە بەردەوام لە دڵەڕاوکێ و گومانا دەژی لەگەڵ مێردەکەیا، لەگەڵ ژنەکەیا، ئەم دوانە هەوڵ بدەن ئەم دەرمانانە بخەنە سەر زامەکانیان، بۆ ئەوەی بە پشتیوانی خوا کۆتایی پێ بێ. وە ئەو کەسەی لە خوا بەزێ بێت لە دەستگیرانیەوە تا ئێستای ژیانی کە هاوسەری هەیە، حەمد و سەنا بۆ خوا تووشی ئەم نەخۆشیە خراپە نەبووە کە گومانی خراپە، ئەوە بەبیرهێنانەوەیە، ئەوە وەکو دەرزییەکی مەناعە و بەرگری وەریدەگرێ و دەیخاتە لەشی خۆیەوە بۆ ئەوەی ڕۆژێ ئەگەر ئەم ڤایرۆسە کوشندە ڕووی لە خێزانەکەی کرد ئەم مەناعەکەی وەرگرتبێ بەرچاوڕوون بێ و نەهێڵێ داخڵ بێ و ماڵیان وێران کا. خاڵی یەکەم، بۆ ئەوەی کە ئینسان دوور بێ لە گومانی خراپی ناو خێزان پێویستە خودی ژن و پیاو بناسرێ. زۆر زەروورە بزاندرێ ژن کێیە و پیاو کێیە، تێکەڵاو نەکرێ. بەداخەوەم جاری وا هەیە ستەم لە وشەی یەکسانیش دەکرێ. یەکسانی وشەیەکی زۆر جوانە، کەچی خەڵکێک باسی ئەوە دەکا ئەبێ ژن و پیاو یەکسان بێ. یەکسانی بە بێ دادپەروەری بەڕێزان ماڵوێران کردنی ژن و پیاوە زۆر ماڵ بەم کەلیمەیە لێک هەڵۆشا ئەبێ ژن و پیاو یەکسان بن بەڵام بەبێ ڕەچاوکردنی دادپەروەری وەکو ئەوە وایە بڵێ ئەبێت تەماتەیەک و پرتەقاڵێک یەکسان بن جا یان پرتەقاڵەکە بکەم بە تەماتە یان تەماتەکە بکەم بە پرتەقاڵ ئەبێ با لە کێشانە یەکسان بن بەڵام ئەبێ ئەم خۆی بپارێزێ وەکو پرتەقاڵێک ئەمیش خۆی بپارێزێ وەکو تەماتەیەک هەر کەسێ بیەوێ ئەمانە بکا بە یەک ئەوە بەڕاستی سەری لە هەڵەوە دەرچووە ئەو کەسانەش کە دەڵێن ژن و مێرد ئەبێ یەکسان بێ پیاو و ژن یەکسان بێ ڕاستە لە تەرازووی عەدلی پەروەردگارا یەکسانە لە ئەرک و مافا بەڵام بتەوێ بەبێ دادپەروەری یەکسانیان کەی بە هەڵەدا دەچی چونکە ژن و پیاو لە سێ ڕوانگەوە جیاوازن یەکەمیان فیسیۆلۆژی، دووەم بایۆلۆژی، سێیەم سایکۆلۆژی، سێ موستەلەحی زانستییە. لە بواری فیسیۆلۆژییەوە وەرە سەیری جسمی پیاوێک کە لەگەڵ ژنێکە، ئەم قەفی سمێڵی ئەوەندەیە ئەو هیچی پێوە نییە. تۆ بڵێی دەبێ ئەم دوانە وەکوو یەک بن، هەر لە ڕووەوە سەیری کە، ئەم پیاوێکە بە بازۆ بەهێزەکانی ئەو سەقفە دەشکێنێ، ئەو چیمەنتۆیە لەبەریەک هەڵدەوەشێنێ، کەچی ئافرەتێک جاری وایە بتڵێ غازی بۆ نایەتە ژوورەوە. ئەمە خۆ هیچیان ئەمیان ئازایەتی خۆی نییە ئەویشیان بێتوانایی نییە ئەوە فیسیۆلۆژی خوای پەروەردگار بە حیکمەتی خۆی هەر یەکانی ئاوا دروست کردووە لە ڕووی بیایۆلۆژیەوە وەرە بزانە پیاوێک دەتوانێت مناڵی بێ پیاوێک دەتوانێت لە مەمکەکانیەوە شیر بدا بە مناڵێک ناکرێ عەقڵی مرۆڤ مێشکی پیاو و ژن وەکو یەک نییە، هەستی بیستنی مێشک لە لای ڕاستی پیاو لەگەڵ ژنا جیاوازە، قەبارەی مێشک لە لای چەپی ئافرەت لەگەڵ پیاوا جیاوازە، ئەمە بایۆلۆژی باسی دەکا، لە ڕووی سایکۆلۆژییەوە ئافرەت کۆمەڵە هەست و دەربڕین و عاتیفەی هەیە، کۆمەڵێک ناز و مەکری هەیە، کۆمەڵێک گریانی هەیە کە بە پیاو دەرنابڕدرێ. ئافرەت لە ڕووی سایکۆلۆژییەوە کۆمەڵێ حەزی ئاڵتوون و پارە و خانوو و سەیارە و ماڵ و ئەوانەی هەیە، جاری وایە پیاو لەوانەیە زۆر گوێ نەداتە ئەوانە. زۆر پیاو هەیە ئەوەی کە ئێستا هەیەتی زەختی ژنەکەی بۆی نەڕەمێ نەیبوویایە. ژنە داوای دەکا، خوا ئەم عاتیفەی لەوە خەڵق کردووە، دەی لە پیاوەکەدا سەیرەکەی بەو شێوەیە گوێ ناداتێ. سەیری جل و بەرگی جوان، ئاڵتوون و خۆ ڕازاندنەوە کە ئەم سیفەتانە پەروەردگار لە پیاوا بەو شێوەیە لە ڕووی سایکۆلۆژیەوە دروستی نەکردووە چونکە پێویستی کەمتر پێیەتی. ئافرەت سەیر کە لە ڕووی سایکۆلۆژیەوە کاریگەری هەیە لەسەری لە کاتێکا بێ نوێژ دەبێ، لە کاتێکا مناڵی دەبێ، لە کاتی پاش مناڵ بوونە، لە کاتی حەمل و بێزوو کردنە، کۆمەڵێ لە ڕووی سایکۆلۆژیەوە گۆڕانکاری گەورە بەسەر ئەم ئافرەتەیا دێ. بۆیە ئا لێرەدا زۆر جار گومانی خراپ دروست دەبێ. زۆر کەس هەیە بەڕێزان ئەڵێ دەبێ من بمەوێ ژنەکەم چۆن دڵی من دەخوازێ ئاوا قسەم لەگەڵ بکا ئاوا پێ بکەنێ ئاوا هەڵسوکەوت بکا ئاوا حەزی لە سەردان بێ ئاوا ڕێزی میوان بگرێ نا ئەو وا نابێ چونکە ئەو تۆ نی ئەو هەست و سۆزەی بە تۆوەیە بەوەوە نییە ئەوەش هی ئەوە لە ڕووی حەزم بۆ لەو جلوبەرگەیە بۆ ژنەکەم حەزی پێی نییە ئەخر خوا ئەوی وەک تۆ دروست نەکردووە ئەبێت تۆ خۆت بناسی وەکو پیاوێک ژنەکەشت بناسی وەکو ژنێک چونکە وەکو عەرزم کردن لە فیسیۆلۆژی و بایۆلۆژی و سایکۆلۆژیەوە جیاوازیەکی یەک قایمەی گەورە لە بینی ژن و پیاوە هەیە لەم کاتەیە هەمان ئافرەتی جارانە جار هەیە حامیلەیە سەیرەکەی پیاو هەبوو وتوێتی دڵم لە خێزانم پیسە بۆ؟ وەڵاهی ئەو لوتف و مەرحەمەتەی جارانی نەماوە ئاخر براکەم ئەم حاڵەتێکی تایبەتی ئێستا بەسەرا هاتووە جاری وا هەیە ئافرەت هەیە لە بێزووی شەرعیدا کە حامیلەیە بە بۆنی پیاوەکەی قەڵسا هەر حەز ناکە لە دووریشەوە بۆنی بکە بەدەست خۆی نییە ئەمە حاڵەتێکە لەم کاتەیە بێ پیاو زۆر وریا بێ تووشی ئەو هەڵەیە نەبێ بڵێتەوە بڵێ دڵەک ژنەکەم دڵی بەرامبەرم گۆڕابێ نابێ لەو کاتەیە کە حامیلەیە لەو کاتەیە کە عادەی شەرعی هەیە لەو کاتەیە زەمەنێک لە زەواج پێش دەکەوێت ئەو ئافرەتەی ئەو ژن و پیاوەی یەکەم جار بە یەک دەگەن دوای لەدایک بوونی مناڵێک و دوو مناڵ بتەوێ و نەتەوێ ئەمە ساربوونەوەیەک ڕوو دەدا ئەو جاران ئەو ئافرەتە بەس تۆی دەبینی ئێستا دوو مناڵ دەبینێ ئێستا خزم دەبینێ ئێستا میوان دەبینێ جاران بەس هیوا ئاواتی تۆ بوو ئێستا ئاواتی تریشی بۆ پەیدا بووە لەبەر ئەوە نابێ پیاوەکە وابزانێ ژنەکەی وەکو جاران گەرم و گوڕنێ گومانی لێ پەیدا کا یان ژنیش بەرامبەر بە پیاوەکەی بە هەمان شێوە ئەم پیاوە ئەمجا باری گرانی کەوتە سەر شان ئەها خواردنێک یەکەم جار لەبەر دەمتایە چەند بە ئیشتیاوە پەلاماری ئەدەی وردە وردە کە تێر بووی ئەو لەززەت و شەوقەت بۆی نامێنێ باوەڕتان بێت ژن و مێردایەتیش وایە خوا وای دروست کردووە سەرەتا ئەو گوڕ و تێژە بەهێزە هەیە بەرامبەر ژن و پیاو وەکو موگناتیسی سالب و موجەب یەکتر ڕادەکێشن دوایی ئەوەندە گرفت لەملاولا بۆ هەردووکیان پەیدا دەبێ حەز دەکەن تۆزێ لێک دوورکەوتنەوەیەک ڕووی داوە ئا لەوێدا ناوێ تۆ گومانت بۆ پەیدا ببێ پیاوەکە وابزانە ژنەکەی تازە خۆشی ناوێ یان ژنەکە وابزانە پیاوەکەی خۆشی ناوێ بەعەکسەوە خۆشەویستیەکە هەر هەیە بەڵام لەمپەرەکان زۆرن زۆر جار ئەوەم وتووە ژیانی ژن و مێردایەتی وەکو بەو جیاوازیەوە جوانە وەکو ئەو وەیاری سارد و گەرمەی کارەبا وایە ئەو گڵۆپە کە ئێستا ئێمە ڕووناکی دەبینین ئەگەر وەیارەکە هەردووکیان گەرم بن ئەو گڵۆپە داناگەیستێ ئەگەر هەردووکیان سارد بن هەر داناگیرسێ ئەبێ یەکیان سارد بێ یەکیان گەرم بێ ئەمجا ژوورێکی تاریک ڕووناک دەکاتەوە بەڵام گرنگ ئەوەیە نەهێڵی لەیەک بدرێن ئەگەر بتەوێ ئەمیشیان بکەی بە گەرم و ئەویشیان هەر بکەی بە سارد وەیارەکان ڕووت کەی و بەیەکیانەوە نووسێنی یەک پارچە ئاگر ڕوو دەدا ئەبێ ژن ژن بێ و پیاویش لە ماڵا پیاو بێ بە هەردووکیان ماڵ ڕووناک دەکەنەوە و ئاوەدانی دەکەنەوە بەڵام ئەگەر بتەوێت ڕووتیان کەی و لە یەکیان دەی هەردووکیان وەکو یەک لێ بکەی شۆرتێک دروست دەکەی و ئاگرێک دەخەیتە ماڵەوە لەبەرەوە زۆر جار ئەو گرفتە گەورەکە دروست دەبێت خەڵک خۆی بۆ خۆی دروستی دەکا کە گومان دەخاتە دڵیەوە وا ئەزانێ ئەبێ ژنەکەی چۆنی ویست ئاوا بێ یان ژن پیاوەکەی چۆنی ویست ئاوا بێ دووەم، بۆ ئەوەی لە گومانی خراپ بەدوور بین بەڕێزان، هەر کەسێک گومان لە خێزانی خۆی بکات، لە دەزگیرانی خۆی بکات، لە فەترەی دەزگیرانیەوە دەڵێم تا کۆتایی ژیان، ئەوە بزانە کەموکوڕی لە خۆیەوەیەتی، خوا نەخواستە دوور لە ڕووتان، هەر پیاوێک گومانی لە ژنەکەی هەبێ، ئەبێ یەکەمجار گومانی لە خۆی هەبێ، کەواتە تۆ کەلێنێکی وات دروست کرد کە ئەم ژنە تێر نەبووبێ بە تۆ، کەواتە کەموکوڕیەکە لە تۆوەیە کە ئەم ژنە بە دووی کەسێکی ترا دەگەڕێ. ئەگەر خوانەخواستە ژنێک گومان و سوئی ظەن بە مێردەکەی بەرێ ئەبێ بە خۆیا بچێتەوە کەواتە ئەی خوشکم تۆ نەتتوانی وا دڵی مێردەکەت کەمەند کێشکەی بەلای خۆتا کە ئەم چاو بەدووی ئافرەت لێشکەیا بگێڕێ کەواتە تۆ کەموکوڕێکت هەیە بۆیە دەڵێم ئەو کەسانی کە دڵپیسن ئەو کەسانی بەردەوام مراقەبەی ژن دەکەن ئەمە ئازایەتی نییە زۆر کەس دەڵێ فڵانکەس زۆر ئازایە لە ماڵەوە لە ماڵەوە ژنێک ناتوانێت لەبەر چاوی خۆشیا لەسکی لە سەرا نەبێت کە خواش ئەوەی نەفەرمووە خوا فەرموویەتی کە چوویتە دەرەوە داپۆشراو بە کە لەبەر چاوی مێرد و برا و بابی خۆی بۆ ئافرەتیش بۆی هەیە زۆر بە ئاسانی لەسکیشی لە سەرا نەبێت قۆڵی کراسەکەشی ڕووت بێ مەرجێک ئەمین بێ کە ژووری میوانەکەیان جیاوازە و میوانەکیش هات ئەو نابینێ نابن لە ماڵی شەوە کە ئەم لە ماڵ بوو لەسکی لەسەرا نەتوانە سەر ڕووتکە یان ئەوەندە پیاوەکە زاڵە تاشکی ئەو بەرن ژنێک ناوێرێت لە بازار کیلۆیە میوەش بکڕێ ئەمە ئازایەتی نییە وەڵڵا ئەوە کەموکووڕییە ئەوە ئەو پیاوە کەموکووڕێکی تێدایە نەیتوانیوە بارودۆخی خێزانەکەی کۆنتڕۆڵ کا بۆیە بە دڵپیسی دەیەوێ کۆنتڕۆڵی کا و ژنیش ئەبێت کەموکووڕێکی بەهێزی تێدابێ نەیتوانیوە دڵی پیاوەکەی وا کەمەندکێش کا کە چاوی لە دەرەوە و لە نامەحرەم بپارێزێ لەبەرئەوە ئازایەتی نییە زەلەندەیی نییە بەڵکو کەموکووڕییە دڵپیسی و گومانی خراپ خاڵی سێیەم، هۆکاری دڵپیسی جاری وا هەیە لە زیاد خۆشەویستیەوەیە، ئەم زیاد خۆشەویستیەش خراپە. بەڵێ بەڕێزان، ئینسان کە هاوسەری ژیانی هەبوو خۆشەویستێکی هەیە، بەڵام نابێ ئەم خۆشەویستیە وا زاڵ بکرێ بڵێ غەیری ئەم چاوە غەیری من نابێ ببینێ، بەڵێ ئەم چاوە خوا وای دروست کردووە ملیۆنێک و سێ سەد هەزار خانی تیا دروست کردووە بەخوا بەشی بینینی تۆش دەکا هی باوک و دایکیش دەکا هی هاوڕێ و برادەریش دەکا هی مسلمانێکیش دەکا دەی تۆ معقولە بڵێ خوا ملیۆنێک و سێ سەد هەزار خانی بینینی داناوە تۆ دەبێ بەس یەک خانەت ئیش بکا بە ژنەکەت بڵێ یان ژنێک بە پیاوەکەی وا بڵێ ئەمە ناکرێ ئەمە ستەمە لێی گەڕێ ئەوەندە مەی پێچەوە چونکە سەرەنجام تەقینەوەیەک ڕوودەدا خوشکێکی بەڕێز جارێک بە سەراتێکی خۆی لە یەکێ لە ڕۆژنامەکانە واقعەن نووسی بوو وتووی من ماڵوێران بوو بەدەستی خۆم تکام وایە خەڵک دەرسم لێ وەرگرێ ئەڵێ کاتێک کە لەگەڵ ژیانی هاوسەری لەگەڵ کوڕێکی زۆر ڕێک و پێک و دیندار و کاسە و مسلمانە پێکەوەنا ئەڵێ هەرچی سیفاتی خراپە بێ کەشکی بەرم لەو پیاوەیانە بوو بەڵام ئەوەندەم خۆش دەویست وا لە دڵما چەسپی بوو بەردەوام یەک ترسی گەورەم هەبوو تۆ بڵێی ئافرەتێکی تر نەتوانێ ئەم پیاوەم لێ بستێنێ ها چەند خراپە بەردەوام ئەم ترسە لە دڵما دەهات بۆیە هەل لە سەرەتای ژیانی هاوسەریەوە کە خەڵکێک دەهات بۆ پیرۆزباییمان هەستم دەکرد کچێکی کاتی خۆی ناسیاویان خزمیان خاوەزاو پورزایان یەکسەر گومانی خراپم بۆ دروست دەبوو خوا بکەم حەزیش لەو نەکا خوا بکەم سەرنجی بەلای خۆیا ڕانەکێشێ لە کاتێکا بەسەزمانە وەکو میوانێک بە خێراتنی خەڵکی دەکرد وەکو خزمێک وەکو ناسیاوێک هیچ شتێک لە دڵیا نەبوو بەڵام بەردەوام من فشارم دەخستە سەر تەنانەت بەڕێزان باسی خۆی دەکا ئەڵێ وەڵڵاهی شووشەی عەتری نایابی دەکڕی ئەیوت کە چوومە مەجلیسێکەوە کە چوومە مزگەوت بۆ جومعە و جەماعەتێک سوننەتی پێغەمبەری خوا صلی اللە با بۆنم خۆش بێ ئەتخوا ئەو عەترەم بۆ بێنە یەکسەر بەرم دەدایەوە سەر چیمەنتۆکە بۆی شووشەی عەترەکە بشکێ و عەترەکەی بەخۆی نەکا ئەمگوت نەوەک بۆنی خۆش بێ و ئافرەتێ بۆنی بکا لەو کاتانەدا کە جلەکانی وتو دەکرد بە دەستی خۆی گوت تۆ باعەزێن نەکێشی ئەچوم خێرا خێرا لولم دەکرد بۆی شەقی وتوەکەی بشکێ و جلەکانی چرچ و لۆچ بن و خەڵک بێزی نایە تەماشایکە زۆر ستەمم لێ دەکرد. گۆڤارێکی دەخوێندەوە یەکسەر دەچووم بەبێ ئەوەی بزانم ناوەڕۆکەکەی چییە، ئەو ئەو ڕسمی ئەو ئافرەتە چی ئەکا لەوێدا، ئەی ئافرەت، ئەی وەڵڵا ئەوە گۆڤارە، چوو زانم ڕسمی ئەو ئافرەتە چی ئەکا لەوێدا. من بابەتێک ئەخوێنمەوە. سەیری تەلەفیزۆنی ئەکرد کە بێژەرەکە ئافرەتێک بوایە یەکسەر من کۆنتڕۆڵەکەم لێ دەستاند و دەمگۆڕی بۆ ئەوەی سەیری ئەو ئافرەتە نەکا. زۆر جار ژمارەی موبایلەکانیم دەبوو یەک یەک پێ بناسێنێ ئەمە کێیە دەگوت وەڵڵاهی ئەوە ڕەفیقێکمە ئەوە لە دایرەیە تەنانەت جارێکیان بەڕێزان ئەڵێ شەو جلەکانیم پشکنی بە ناوی شتنەوە پارچەیە وەرەقەی تێدا بوو ناوی ئافرەتێکی لەسەر بوو هەر یەکسەر ئاگرم گرت چووم لە شیرینی خەوامێردەکەم ڕاست کردەوە وتم هەستە هەی خوانەناس ئێستا یەقینم هەیە کەەوە بەڕاستی تۆ ناپاکی ناوی ئەم ئافرەتە چییەکە چاوەکانی گڵۆپی و سەیرێکی وەرەقەکەی کرد پێکەنی خەوتەوە وتم خۆت گێل دەکەی لەو خیانەتەی کە کردووتە هەستایە وتی لە خوا بترسە واللهی ئەوە کچی کابرایەکی کرێکاری هاوڕێمە تووشی شەلەلی دەماخ بووە بەیانی ئەدبەم بۆ ماڵیان ئا ئەم ناوەم وەرگرتووە بیدەم بە مامۆستایەکی مزگەوت کە هاوڕێمە بەڵکو بەم ناوە بانگەوازێکی بۆ بکاو یارمەتیکی وەکۆ بکاتەوە ئەڵێ وەڵاهی بەیانی نەمهێشت نانوچای بەیانەکە بخوا تا بردم بۆ ماڵی فڵان کەس و ئەو کچە شلە لێدراوم بینی ئەمجا خەجاڵەت بووم ئەمجا زانیم کە ئەو لە چ خەیاڵێکایە و من بەتەمای چیم و ئەم ناوە هی کێیە ئەڵێ سەرەنجام ژیانمان بەردەوام بەم شێوەیە دەڕۆی ئەم پیاوە هەرچی هەوڵی دەدا من نەمدەسەلمان سەرەنجام ڕۆژێک باوکم و براکەم و مام و خاڵم و باوک و مام و خاڵی خۆی بان کرد و لە مەجلیسێکی ئاشکرادا سێ بە سێ تەڵاقی دام هەرچی محاولەم کرد وتی پێش ئەوەی عەیبدار بین، پێش ئەوەی فیتنەیەک بقەومێ، پێش ئەوەی خوانەخواستە من تۆمەتێکی گەورەم لە لایەن ئەمە ژنەوە بۆ دروست بکرێ، بە قەدر و حورمەتەوە چیشی دەوێ دەیخەمە سەر چاوم و ئەوە ئافرەتەکەی خۆتان. ئەڵێ ئەمجا دوایی بۆم دەرکەوت کە لە دوای منیش ژیانی هاوسەریشی پێک نەهێنایەوە، تەنانەت لە هەموو ژنەکانیش وەڕس بووبوو. ئەو پیاوە چەند ساڵ دوای ئەوەش ژیانی هاوسەری پێک نەهێنایەوە. بەڵام من پەستم بە پەشیمانی خۆم کرد کە چ ستەمێکی گەورەم لەو پیاوە بەسەزمانە کردبوو کە لە دەروونێکی پاکەوە لەگەڵما دەژیا. ئەها ئەمە سەرەنجامی لە زیاد لە ڕاددە بەدەر خۆشەویستی. جاری وا هەیە بە پێچەوانەشەوە بەڕێزان پیاوێک ژنەکەی خۆی ئەوەندە خۆش دەوێ وا ئەزانێ نابێ ئەم ژنە بە حەیاتی چاوێک ئاوا کلا بکا. وەکو عەرزم کردن ئەو چاوە بەشی بینینی هەموو کەسەکان دەکا بەڵام گرنگ ئەوەیە لە کاتی ئەو سەیرکردنەدا ناو دڵەکەی تەنها تۆی تێدا بی. ئەم ئەم زیاد لە حەدی خۆشەویستییەش سەرەنجامێکی خراپی دڵپیسی دروست دەکات. چوارەم، ئەو کەسانەی لە ژیانی هاوسەریدا قەت گومان دروست ناکەن یان زۆر گومانی کەم دروست دەکەن، ئەوانە بەڕێزترن، ئەوانە لە لای هاوسەریان بەڕێزترن. پێغەمبەری خوا صلی الله علیه و سلم زۆر کەس بە نەزانی ڕەخنە دەگرێ باشە بۆ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم زۆر خێزانی هەبووە پێغەمبەری خوا صلی سەلەم تەمەنی بیست و پێنج ساڵ جوانترین گەنجی مەککە و هەموو بڵێم جیهان و دەوروبەر خاتو خەدیجەیەکی بێوەژن دووجار شوو کردوو دووجار مێردەکانی مردووە پانزە ساڵ پیرترە پانزە ساڵ تەمەنی زیاترە پرچی سپی بووە ئا لەم کاتەیە بە عەقڵی هەموو بەشەرەکان وانیە بەڕێزان ئەبێ بڵێ ئەم ئافرەتە هەموو لەمێ گومانی خراپی لە پێغەمبەر صلی الله علیه و سلم هەبێ بڵێ پانزە ساڵ لە خۆم تەمەنی بچووکترە ئەو لە ئەو پەڕی لاویدایە من بەرەو پیری دەڕۆم هەموو کچێک خواخوایەتی خۆی پێشکەش کە و شووی پێ بکات دەیان ئافرەتاتوە ئەی پێغەمبەری خوا خۆم پێشکەش بە تۆ دەکەم پێغەمبەری خوا فەرمووی من خێزانی خۆم هەیە هەل ئەسڵەن احتیاجیم بە خێزان نییە پێویستیم بە هاوسەری ژیان نییە من خوا خەدیجەی پێ بەخشیوم ئیتر چیترم دەوێ ئالم کاتانەدا دەڕوا بۆ ئەشکەوتی حێرا جەنابتان خوا بە نسیبی کردوون زۆر بەتان چوونە حەج و ئەوەش کە نەچوین خوا بە نسیبمانی کا ئیشاڵڵا ئەو شاخە دوورە ئەو زەمەنە ئێستا ڕم بێ نزیکتر بوو بێتەوە ئەو زەمەنە مەکە بچووکتر بۆ بەڕێز الحمدللە ڕۆژە لە ڕۆژان ئەم ئافرەتە گومانێکی بەرامبەر پێغەمبەر صلی الله علیه و آله بەدڵا نەهاتووە سەیر چ بەختەوەریەکە بۆیە پێغەمبەر صلی الله علیه و آله ئەوەندە خەدیجەی لا گەورە بوو ئەم هەموو خێزانی تری هەبوو قەت ڕۆژێ هەمویان لە تای تەرازویەکا بوون و خاتو خەدیجە لە تای تەرازویەکا بوو تەنانەت کە دێتەوە یەکەم جاری وحی ئەی خەدیجە بە هیلاک چوم لەوە ئەچێ توشی خراپەیەک بم ئا لەوێدا گومانی بۆ دروست ناکە بڵێ سەری خۆت دانا هەر دانەنیشتی نا لەوێدا پشتیوانی خۆی بۆ دەردەبڕێ واللهی خوا قەت تۆ تووشی خراپە ناکە ئەی محەممەد چونکە تۆ خزم دۆستی چونکە تۆ بەدەم هەژارانەوە دەچی چونکە تۆ بە زەی و سۆز لەناو دڵتایە چونکە تۆ لەگەڵ هەموو خەڵکیا باشی دڵنیا بە خۆشەویستەکەم ئەی پێغەم ئەی محەممەد خوا هەرگیز تۆ تووشی خراپە ناکە خۆزگە ژنەکان ئاوا بیریان بکردایەوە بۆ مێردەکانیان ڕۆژێ لە ڕۆژان متابعەی ناکا بزانێ تۆ بۆ کوێ دەچی بۆ نایتەوە شەو بۆ ماڵ لە ماڵی کێ بووی هەر ئەم لێپرسینەوەیە لەلایەن خاتوو خەدیجەوە بەرامبەر بە پێغەمبەری جوان و گەنج هەر نییە هەر ڕووی نەداوە هەر سیرە یەک وشەشی تۆمار نەکردووە بەڵام نابێ وا بیر بکەی ئەوانی دەبێ هەموو ژنێک خاتوو خەدیجە بێ وەڵڵاهی ژنیش هەیە خاتوو عائیشەیە بەڵام گرنگ ئەوەیە بۆ خێزانەکان بۆ ئافرەتەکان ئەگەر گومانی بۆ دروست بوو کە ڕاستەقینەی بۆ دەرکەوت واز بێنێ با بچینە ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم خاتوو عائیشەی خێزانیشی ئەمەمان بۆ دەگێڕێتەوە ئەفەرمێ شەوێکیان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سەرەی نووستنی ناو ماڵی منی بوو نەعلەکانی لە پێ کرد. انتعل رویدا زۆر بە ئاسپایی پێڵاوەکانی لە پێ کرد. ثم فتح الباب رویدا بە ئاسپایی و بێ چرپە دەرگاکەی کردەوە. وخرج رویدا بە هێواشی چووە ئەو دیو دەرگاکەوە. قاچی بۆی لە چوارچێوەی دەرگاکەش نەگیرێ. فأجافه فأجافه رویدا دەرگاکەشی ئەوەندە بە چرپە بێ چرپە پێوەدایەوە کە هەستی پێ نەکەی. بەڵام من بە ئاگام بزانم پێغەمبەر صلی الله علیه و سلم ئەمە بۆ دەکا ڕۆیشت و هەر خێرا لەچکەکەم لەسەر کرد و پێڵاوەکانم لە پێ کرد و بە شوێنیان ڕۆیشتم وتم بەو خوای پێغەمبەر صلی الله علیه و سلم بۆ ماڵی خێزانیش تری ناچێ ئەوێ فێڵم لێ بکا ئا سەیری گومانی خراپ ئەبێ جار هەیە خێزانی تۆش تووشی ئەم گومانە ببێ ڕۆیشتم بە شوێنیا بەڵام چی ببینم پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چوو بۆ گۆڕستانی بەقیع ئێستا گۆڕستانی بەقیع لەگەڵ مزگەوتی پێغەمبەر صلی الله علیه و سلم تێکەڵاو بۆتەوە ئەو زەمەنە مەسافەیەکی زۆر لە بەینیا هەبووە بینیم پیاوەندی هەڵسەسەم دەستی کرد بە نوێژ سێ جار لە ناو نوێژەکە دەستی بەرز کردەوە ئەگریا ڕوو بۆ شەهیدانی ئوحود و بەدر و ئەمانە دەپاڕایەوە سەلامی لە شەهیدان دەکرد لە ناو گۆڕستانی بەقیعە زۆر حاڵێکی ناوازەی هەبوو فاطال القیامە زۆر زۆر مایەوە نزیکی بەری بەیان بوو سەیری ئەم ژنە هێشتا گومانەکەی ماوە ناڵێ دۆ پیاوەندی هەمووان نوێژ دەکە دەی با بڕۆمەوە حەد بە دیارەوەیەتی عائشە خان دەفەرمێ ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ پیامبەر صلی الله علیه و گورگە لۆقەی دەکرد زوو بگاتەوە ماڵەوە بە خێرا منیش ڕام کرد ڕام دەکرد لە پێشیەوە وسبقته فدخلت پێشی کەوتمەوە خێرا خۆم خستەوە ژوورەکەم و چوومە ناو جێگاکەمەوە پێغەمبەری خوا صلی الله علیه و کە هاتە ژوورەوە فەرمووی، ما لەکە یا عائیشەت حەش یا ڕابیە، ئەوە چیە ئەم هەنیسکە سواریەت لە چیە ها، کەسێک کە ڕاکردوو بێ و بەتایبەت ترسێکیشی هەبێ بۆی ئاشکرا نەبێ، هەنیسکم سوار بووبوو، هەناسەم توند بووبوو، لە ژێر بەتانیەکەوە سنگم بەرز دەبۆوە، پێغەمبەر صلی اللە علیە و سلم سەر چەپەکەی لەسەر لابردم فەرمووی، هەی هەناسە سوار بوو، ئەمە بۆ وای؟ وتم، هیچ نیە. فەرمووی لە تخبرنی ئەو لیخبرن اللطیف الخبیر، پێم دەڵێی یان خوای بە بەزەیی و سۆز و ئاگادار بە هەموو شتێک پێم دەڵێ؟ تخوا سەیری کە من سەرنجی ئەو فەرموودەیەم دا، خوا، پێغەمبەر صلی اللە، لە ناو هەموو ناوە جوانەکانی خوای پەروەردگار ناوی اللطیف، خوایەکی نەرم و نیان و لەسەرەخۆ و لێخۆشبوو، هێمنی هەڵبژارد. نەیفەرموو ئەو خوایەی پشتی زاڵمان و گومانخراپان دەشکێنێ، الجبار، العزیز، المتکبر، ئەم ناوانە ترس و سام و هەیبەتێکیان تێدایە، پێغەمبەر صلی اللە علیه و سلم ناوی اللطیفی هەڵبژارد، خوایەکی بە بەزەیی و بە سۆز و نەرم و نیان و کاربەجێ پێم بڵێ یان بۆ خۆت بۆم باس دەکەی؟ وتم وەڵڵا ئەوە ئێستا هاتوومەوە ناو جێگاکەوە بۆیە هەناسەم وا توندە. فەرمووی فأنت السواد الذی رأیت امامی، ئەوە تۆ ئەو ڕەشاییە بووی کە سێبەرەکەت پێشم دەکەوت بە دوومادە هاتی، شتێکم بینی بەڵام نەمویست ئاوڕ بدەمەوە، وتم، بەڵێ، ئەی پێغەمبەری خوا صلی علیە من بووم، بەڵام دەفەرمێ، فلهزنی فی صدری لهزە اوجعتنی، پێغەمبەر صلی علیە ئاوا مستەکۆڵەی کێشا بەسەر سنگما، تەنانەت تۆزێ ئازار بە سنگم گەیشت، بە ئاگای هێنامەوە، ڕای تەکاندم، فەرمووی، اظننت ان یحیف الله علیک ورسوله، توخوا گومانت برد خوای پەروەردگار و پێغەمبەرەکەی فێڵ لە تۆ بکەن؟ ئەو گومانە هاتە ناو دڵتەوە؟ وتم، ئەرەوەڵڵا. فەرمووی، بەخوا ئەوە جوبریل بوو، جوبریل هەر لە قاپیەکەوە ویستی بێتە ژوورەوە چونکە تۆ لەچکت لەسەرا نەبوو جلوبەرگی پێویست لەبەرا نەبوو جوبریل شەرمی کرد بێتە ژوورەوە لەبەر حرمەتی خێزانی پێغەمبەر صلی جوبریل نەچووە ژوورەوە کا خاتوو عائشە بە سەر و ملی ڕووتەوە لێ لێ خەوتووە جوبریل لە تاکەوە بە هێواشی بانگی کردم منیش چوومە دەرەوە بۆیش ئەوەندە بە هێواشی پێڵاوەکانم لە پێ کرد و دەرگاکەم پێوەدایەوە ظننت أن قد رقدتی من یەقینم هەبوو کە تۆ نووستووی فکرهت ان اوقظک وخشیت ان تستوحشی وەڵایی پێم ناخۆش بوو لەو خەوە خۆشە خەبەرت کەمەوە سبحان اللە پێغەمبەر صلی لە چیدایە من خەمی ئەوەم بوو خەوەکە لێ تێک بچێ بۆ ئەوەی لەو خەوە خۆشە خەبەرت نەکەمەوە ئەوەندە بە هێواشی دەرگاکەشم پێوەدایەوە لەبەر خاتری تۆ و بۆیەشم وا کرد بۆی هەست بە تەنیایی نەکەی ئەمری خوا بوو دەبوو بڕۆم پێشم ناخۆش بوو تۆ بە تەنیا بی وتم با بە بێ چرپە بڕۆم بۆیەش لەو سەرەوە بە ڕاکردن هاتمەوە خێرا تا تۆ هەڵدەستی من بێمەوە تۆ هەست بە ترسێک نەکەی تۆ دڵەڕاوکێیەکت توش نەبێ ئەی عایشە من لەبەر ئەوە ئەوام کرد فەرمووی جوبریل چی پێوتی ها لێکۆڵینەوەشی لەگەڵ دەکا فەرموو وەڵڵاهی جوبریل هات پێی وتم ان ربک یامرک ان تاتی اهل البقیع فتستغفر لهم خوا لە ژوور ئاسمانەکانەوە فەرمانی پێکردم بێن بۆ لات و بڕۆی بۆ ئەهلی بەقیع و داوای لێخۆشبوونیان بۆ لەخوا بکەیت بڕۆ سەلامیان لێ بکە بڕۆ داوای لێخۆشبوونیان بۆ لەخوا بکە چونکە هەر کەسێ پێغەمبەری خوا داوای لێخۆشبوونی بۆ بکە خوا ڕەحمی پێ دەکا من لەسەر فەرمانی خوا ڕۆیشتم ئا لەو کاتەدا ئەگەر یەکێ لە ئێمە بووینایە بەڕێزان، ئاوا بڕۆی تۆ بۆ عیبادەتی خوا بە فەرمانی خواوە بڕۆی ژنێک هەنگاو بە هەنگاو شوێنت کەوێ وەڵڵا گەورەترین حادیسە دەقەوما هەر یەکسەر لەوانەیە تەواف و تەڵاقکاری دەکەوتە کایەوە بەڵام پێغەمبەر صلی اللە علیه و سلم هەر بە سنگی دەکێشێ و ئاگاداری دەکاتەوە ئەم گومانە لە دڵتا بەرە دەرەوە من ئا ئەو بۆشی ڕوون دەکاتەوە هۆکارەکەی چوونەکەم ئەوە بوو بۆیە دەرگاکەم بە هێواشی پێوەدا ئەوە بوو لەبەر خاتری تۆ بوو بە بێگومانم عایشە خانیش داوای لێبوردنی کردووە و ئەو گومانە لەو شوێنەدا کۆتایی پێ هاتووە دەفەرمێت خاتو عایشە جارش کە دەگێڕێتەوە دەفەرمێت جارێکی تریان بە هەمان شێوە گومانم بەرامبەر بە پێوانی فاصل سەلم دروست بوو کە شەوێک درەنگ هاتەوە ماڵەکەم فتجسسته لە صحیح مسلمە بە ژمارە فەرموودەی 485 هاتووە جاسوسیم بەسەرەوە کرد ئەها جاری وایە پیاو هەیە لە ژنەکە جاسوسیم بەسەرەوە دەکا ئەمە لە ژیانی پێغەمبەر صلی الله علیه و ڕووی داوە عائشە خان دەفەرمێ فتجسسته جاسوسیم بەسەر خۆشەویستی خواوە کرد دەی چەند خۆشە کاتێک کە ژن گومانێکی خراپی بە مێردەکەی برد و بۆی ڕوون بەوە شەرمێ بە خۆشی بڵێ لە ناو ناخی خۆیدا بڵێ تخوا من تۆ لە چیا بووی من لە چیا بووم خوا لێم خۆش بی ئەمجا ڕەفتارەکانی جوان کە بەرامبەر بە مێردەکەی هەوڵدا دووبارەی نەکاتەوە یان پیاوێک گومانی خراپی بە ژنەکەی برد وەختێک کە زانی ئەمە خەریکی یشێکی ترە و ئەم بە هەڵە چووە لە بینی خۆی خوا تۆبە بکە داوای لێبوردنیش لە دڵەوە لە خێزانەکەی بکا و جارشکە دووبارەی نەکاتەوە گرنگ نیە هەڵە ڕوونەدا بەس گرنگ ئەوەیە کە ڕاستیت بۆ دەرکەوت زیاتر سوور نەبی لەسەر هەڵەکەت هەر خاتو عایشە دەفەرمێ پێغەمبەری خوا صلی الله علیه شەوێکیان کە هەستام لە خەو سەیرەکەم لەوێ نەماوە چۆتە دەرەوە لەو کاتەدا وتم بەخوا دیسان هاسەی گومان دروست دەبێتەوە لەوە ئەچێ لای خێزانێکی تری بێ فڵان کەسی صەفیەی خۆشتر بوێ لە من لەبەر چووێ بۆ لای ئەو کە ئەم شەو سەرەخەوتنی لای منە دەفەرمێ کە پێغەمبەر صلی الله علیه وسلم چوو بۆ دەرەوە بۆ دەست بەئاوگەیاندن مرۆڤێکە وەکو هەموو مرۆڤەکان پێویستی سەراوی هەیە وەڵی دەفەرمێ کە هاتەوە فأدخلت يدي في شعره کە پێغەمبەر صلی الله علیه وسلم ڕاکشایەوە دەستم خستە ناو کرچ و قژیەوە قژیم لە گڵۆفی فەرمووی ئەی عائشە وە چیەکەی وتم وەڵاهی گومانێکی خراپم بۆ دەدووستم بزانم داخۆ سەرت تەڕە نەوەک جیماع لەگەڵ خێزانێک تا کردبێ و خۆت شت بێ بەڵام دڵنیام کە سەرت وشکە و هیچ ئاوی بەرنەکەوتووە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هەرگیز بەرەش گرانی نەدەمایەوە لەبەر فریشتەکانی خوای پەروەردگاری لەگەڵا بوون دەستم دەخستە ناو سەریەوە وەرە یەکێ لە ئێمەمانان ژنەکەی ئاوا لە خەوا دەست بخاتە ناو سەری بزانە سەرت تەڕ نییە بزانە ئەم چوونە دەرەوە لە کوێ بووی یەکسەر گومانەکە گەورەتر دەبێ بەڵام پێغەمبەر صلی اللە علیه و سلم فەرمووی ئەوە قەد جاکی شەیطانکی ئای عائیشە دیسان شەیطانەکە هاتەوە ناو دڵتەوە وتم ئەی پێغەمبەری خواستم ئەوە مەعیە شەیطان و بۆ شەیطانیشم لەگەڵایە فەرمووی بەڵێ وتم ئەوە مع ئەوە مع كل إنسان یعنی هەموو مرۆڤێک شەیطانێکی گومان خراپ بکەر دێتە ناو دڵیەوە گومانی خراپ دەخاتە دڵیەوە هەموو مرۆڤێک وایە وتی بەڵێ بەڵێ فەرمووی بەڵێ فەرمووی ئەوە معەکە یا رسول الله صلی ئەی پێغەمبەری خوا تۆش لەگەڵتایە سەیری ئەم هەموو لێکۆڵینەوە تەنها تۆش شەیطانێکی ئاوا لەگەڵایە پێغەمبەر فەرمووی نعم پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ڕۆژێکی ڕۆژانە عادەتی وابوو بە تایبەت لە کاتی ڕۆژە درێژەکانی وەکو ئێستادا لە بەهار و هاوینانە دوای نوێژی عەسر یەک مەک ماڵی خێزانەکانی بەسەر دەکردەوە هەتا دەوری مەغریب دەگەیشتە ئەو ماڵی کە سەرەی خەوتنی بوو لەو شرەوەدا ئەفەرمێ ڕۆژێکیان چوو بۆ ماڵی خاتوو زەینەبە خێزانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم کە چوو هەنجوینی سافی لێ بوو هەنجوینی شەمەترێنکەی دەشتی هێنابوو زۆر عەجیب بوو پێغەمبەر صلی الله علیه و سلم زۆر حەزی لە لە هەنجوین بووە چەند کەوچکێکی لێ خوارد و زۆری پێ خۆش بوو لەو کاتەدا کەسێک بۆ خاتو حەفسەی ژنی پێغەمبەر صلی الله علیه و سلم گێڕایەوە وتی ئەزانی پێغەمبەر صلی الله علیه و سلم لە ماڵی زەینەبە هەنجوین دەخوا یەکسەر ئەم خێزانانەی دڵی کرمێ بوو پێغەمبەر صلی الله علیه و سلم دەترسم بەو کەوچکە هەنجوینە ئەوی زیاتر خۆش بوێ سەیری ئافرەت دڵی چۆن بیرکردنەوەی هەیە چوو بۆ لای خاتو عائشە و وتی پیلانێک دانەنێین پێغەمبەر صلی الله علیه و سلم زیاتر حبی بەلای زینەبا دەڕوا هەنجوینی لەلا خواردووە وتی جا چی بکەین وتی ئێستا دێتە لای من کە هاتە لای تۆش تۆش بە هەمان قسە بکە ئەڵێن بۆنی مەغافیرت لێ دێ مەغافی شیرینیە کە وەکو مڕەبا وایە بەڵام بۆنی وەکو سیر ناخۆشە بە تام خۆش و سود بەخشە بەڵام بۆنی ناخۆشە کە چوو بە لای خاتو حەفسە خاتو حەفسە دەمی خۆی گرت و لوتی گرت پیان فەمو ئەو بۆوا دەکەی وتی وڵی پێغەمبەری خوا تۆ قەد وا نەبووی بۆنی مەغافیرت لێ دێ فەمو کوڕە بەخوا من هەنجوینم خوارد وتی قوربان ئەوە فێڵی لێ کردووی ئەوە هەنجوین نەبەوە مەغافیری داویتێ بۆی بۆنت ناخۆش کا زەینەبە سەیری کە ها ژداری وا ژن بەرامبەر بە ژنێکی تر چییەکە ئەمە لە ژیاننامەی پێغەمبەر صلی الله علیه و سلم تۆمار کراوە پێنسا سان فەرمووی دەی بەخوام بە هەنجوینم زانی وەڵاهی بمزانی قەت جارێکی تر نایخۆم چوو بۆ لای خاتو عائیشەش ئەویش لە دوورەوە بۆنی دەمی خۆی گرت و فەرمووی ئەوە چی واکەی فەرمووی ئەی پێغەمبەری خوا دەڵێ بۆنی مەغافیری لێ دەڵێ بۆن سیری لێ دێ پێنسا زۆری پێ ناخۆش بوو چونکە ئەوە هاودەمی جوبریلە نابێ جوبریلی ئەمین ناڕەحەت بێ بە بۆنە ناخۆشەکان نابێ مسلمانان بۆنی ناخۆش لە پێغەمبەری خوا و پێنسا سان چونکە ئەوە دایمە لەناو خەڵکایە بۆیە زۆر ناڕەحەت بوو وەڵتی واللهی جارشکە هەنجوینیش ناخۆم بەهۆی مەغافیرەوە نەوەک جارشکە لێم تێکچێ خوا جوبریلی ناردە خزمەتی فەمووی ئەمە پیلانی ئەم ژنانەیە واللهی ئەوە هەنجوین بەو زەینەبە ڕاستی کردووە باس لەمە حەفسە و عایشە لە بینی خۆیان بۆیان دروست کرد خوا ئاگاداری کرد پیامبر صلی الله علیه و هەر بەڕێزیش تر بووایە هەر ئینسانیش تر واقعی پیامبری خوا صلی الله علیه و سلم هامەی گەورە دەکرد ئەمە ئەمڕۆ ئەمەتان لێ بۆشێتەوە سبەینێ خراپتریش دەکەن هەر باسیشی ناکە باسی ناکات تا کەی ڕۆژێ دەچێتە ماڵی حەفسە خان لەو کاتەدا شیفای کچی عەبدوڵڵای لابوو مامۆستا بوو هاتوو دەرسی پێ بدات فێری خوێندن و نووسینی دەکرد دکتۆرێک بوو شیفا خان ئەو ئافرەتە دەستی دکتۆری هەبوو خوێندنەوە و نووسینیشی دەزانی خێزانەکانی پێغەمبەری ساسان فێری خوێندنەوە و نووسین دەکردن پێغەمبەر ئەو پڕی ئازادی دا بۆ بە خێزانەکانی وەرە فێر بن خۆگە معهدێک هەبووە کولیەک هەبووە بە دڵنیایەوە دەیناردن یوه وازانە خوێندن بۆ ئافرەت نابێ پێغەمبەر ساسان مامۆستاکەی دێنا لە ماوە دەرسی پێدەوتن دەفەمێ لەو کاتەدا کە دەرسەکەی پێدەوت وتی فێری هیچ بوو وتی خۆمان سەی دەستخەتی کە خاتو حەفسە ئەم دەستخەتە جوانەی هەیە بۆ نووسین ئاوا دەتوانێت بنووسێ فەمووی خۆزگە وەکو ئەم دەستخەتە جوانەش لای جەنابت فێر بووە دوعای مێرولەشت فێر بکردایە دوعای مێرولە شتێک بووە شعرێکە بە کوردی خۆمان ئەوەیە دەڵێ ژن بۆی هەیە بڕواتە دەرەوەی ماڵکە سپی بکە ئاوا بکە مناڵ بەخێوکە ڕێزی میوان بگرێ بەڵام ئاگای لێبێت لە هەموو وەختێکە فێڵ لە مێردەکەی نەکا فەرمووی خۆزگە دوعای مێروولەشت فێری حەفسە بکردایە یەکسەر خاتوو حەفسە زانی باسی چییەکە ئەها ئەو ڕۆژە فێڵت لێکردم فێڵت لێکردم خۆزگە ئەم دوعایەشت فێر بکردایە مامۆستاکە نەیزانی باسی چییە چونکە دوعاکە مەشهوورە شیعرەکە بەڵام حەفسە خان بۆ خۆی تێگەیشت کە پێغەمبەر صلی الله علیه و سلم پێی زانیوە پێی زانیوە چ فێڵێکی لێکراوە ئا لەوێدا برینەکە سەد بوو بەردێکی لەسەر دانا حەبەیەکی نەکرد بە قوببەیەک کێچێکی نەکرد بە گایەک وەڵڵەهی ژیانی هاوسەری وایە ئەگەر بێت و لە بچووکترین خەلەلەکانەوە دەست پێ بکەی یەکسەر گەورەیکەی ئەو ژیانە زۆر زوو کۆتایی پێ دێ ئەبێ پێغەمبەری خوا صلی سەلەم هەر لە سیواکە خودوەمان نییە هەر لە شەو نوێژە ڕابەرمان نییە لەم تەعاملی خێزانەشا ڕابەرمانە ئەبێ ئاوا محەممەدی بین ان شاء الله صلی الله سەلەم کۆتایی خاڵ کە باسی بکەم ئەوەیە ژن و مێرد بە تایبەت لە گەنجیدا ئەگە تووشی گومان بوون بە خراپ بەرامبەر بە یەکتر ژنێک بەرامبەر بە مێردەکەی گومانی هەبوو بۆ دایکی گێڕایەوە نابێت دایکی بڵێ بەخوا وریا بە ڕۆڵە سەد پیاوی ئاوا هەبوو خیانەتی لە ژنەکەی کرد ئەبێ بە پێچەوانەوە یان کوڕەکە بۆ دایکی بۆ کەس و کاری کەس و کار هەوڵ بدەن ئێوە بەردەوام قسەی خێریان بۆ بکەن ئەڵێ کچێک هەبوو ئەو گومانە خراپەی بەرامبەر بە دەستگیرانە جوانەکەی بۆ دروست بوو بەرامبەر بە هاوسەرەکەی کە تازە گواستبوویەوە بەو خوای بابی تۆ ئەوەندەی هەیە و ئەوەندەی تۆ خۆش دەویست تۆ محتاج بە نانی دەرکی خەڵک نەبووی بۆ نان خواردن بچە دەرکی خەڵک بەخوا باوکت لەسەر چاوی دادەنای ئەوەندەشمان هەیە محتاج بە نانی خەڵک نەبی تۆ ڕۆڵە گیان بەخوا بۆ نان و پێخۆر شون نەکردووە بەخوا ئەگەر لەبەر خانووبەرە و جێگەی خەوتن بوایە ماڵی باوکت سەد قاتی ئەو ماڵە دەوڵەمەندن بەخوا جێت لێرە خۆشتر دەبوو نە لەبەر جێگا و ڕێگا و شوێنی خەوتن و خانووی باشی شوت کردووە بەس ئەمە خوا وای داناوە هیچ پیاوێک بێ احتیاج نییە لە ژن و هیچ ژنێک بێ احتیاج نابێ لە پیاو لەبەرەوە تۆ پێویستی ژیان وای لێکردی بڕۆی بەڵام کچەکەم ئەم ژینگەی ئێرە تۆ ئەمە دەوری بیست ساڵە لەم ماڵەدا دەژی لە کتوپڕا چوویتە ژینگە و ماڵێشکەوە کە چەند ڕۆژێکە تێا دەژی نابێ وابزانی ڕێک وەکو ئێرە ژیانت دەگوزەرێ ئەوێ جیاوازە ئەوە هەڵسوکەوتیان جیاوازە وردە وردە ڕادێی لەگەڵیانە بەڵام کچە بەڕێزەکەی خۆم کچە خۆشەویستەکەی خۆم دڵنیابە بە قسەی دایکی خۆت بکە لوت بەرز مەبە لە ئاستی مێردەکەتا ئەها دایکی وا هەیەڵە هەر حساب بۆ مێرد مەکە وتی سید بڵێ قوز دەڵخ بڵێ پیاز نا وتی بۆی ببە بە خزمەتکار ببە بە کەنیزەک وەکو وابزانە تۆ کەنیزەکی لەو ماڵەدا بۆ ئەو مێردەت وەڵڵاهی بۆت دەبێتە عەبد و کۆیلە ئەویش لە مقابیلە بەس لوت بەرز کەی لوت زیاتر بەرز دەکا هەتا لوتت ئەشکێنێ تۆ زەرەر ئەکەی بۆی ببە بە کەنیزەک بۆت ئەبێتە کۆیلە ئەوە ئامۆژگاریە وتی، ڕۆڵەکەم، ئاگات لە چاو و لووتی مێردەکەت بێ، با ئەوەندە قەت جلوبەرگت بە پیسی نەبینێ، وای بکە ئەوەندە بە جوانی بەردەوام بتبینێ، قەت پێویستی بە تەماشاکردنی ئافرەتێشکە نەبێ. ئافرەتی وا هەیە خۆپتە بە ناشوونە بێ، تا لە ماڵەوە بەس بۆن پیاز و ڕۆنی قرچاوی لێ دێ هەی مەتبەخە، بەڵام لە دەرەوە عەتر بە خۆی کایە. دەی تۆ بۆ بۆ مێردەکەت با ئەوەندە بۆنت خۆش بێ، ئەو بۆنی لووت نەچێ بەسەر خەڵکا، با بۆنی عەتری نایە بە لووتا. وتی، ئاگات لە لووتیشی بێ، با قەت بۆنی ناخۆشت لێ نەکا. کە سنگی سەری لێ نزیک کردەوە بۆنی خۆش بچێ بە لووتیا ئاگات لە چاو و لووتی بێ ئاگات لە خەو و خواردنی بێ چونکە پیاو بزانە حەزی لە چ خواردنێکە تۆ ئەوە بکە ئەو دڵی ئاسوودە دەبێ ئاگات لێ بێت لە کاتی خەوا کە خەو تۆ بچۆ سەر جێگا و ئیشەکە بەجێ بێڵە نەک ئەو چینێ خەو بکە و تۆ هێشتا کانە حاجەت دەشۆی ئەو پیاوە ڕز دەبێ ئەو پیاوە هەست دەکات ژیانی نییە وتی ڕۆڵە جان قەت نهێنی ئەمە یەکەم جارت ئەم قسەیە گێڕایەوە قەت نهێنی ماڵی مێردت بۆ لای دایک و باوکت بۆ هیچ کەسێ باس مەکە ئەو نهێنیە مەهێنە ئەم دیو دەرگاوە بۆمان مەگێڕەوە چونکە ئێوە ڕۆژێ ئاش دەبنەوە بەڵام دڵی ئێمە کرمێ دەبێ فەرمووی کچە شیرینەکەم کە مێردەکەت خەمبار بوو قەت تۆ دڵخۆش مەبە کە زانیت خەمبارە تۆش خەمبار بە چونکە گە دڵخۆش بی کەم تەرخەمی بەرامبەری کە ئەو دڵی خۆش بوو تۆ قەت خۆت بە خەمبار نیشان مەدە ئەگەر خەمیشت هەبێ چونکە ئەو کاتە نیگەرانی دەکەی چەند دەڕێزی بگری ڕێزی خۆت دەگری ڕێز زیاتر دەگرێ چەندە بە قسەی بکەی دڵنیابە ئەویش بە قسەت دەکا چەندە حەز بە مانەوە لە لای بکەی ئەویش ئەوەندە حەز بە مانەوە دەکا وتی ڕۆڵە گیان دڵنیام خەلەلێک لە تۆوەیە تۆوەت زانیوە ئەوێ وەکو ماڵی باوکت وایە بەڵام نا ئەوێ جیاوازە ڕۆژگاری ژیانیش لەگەڵ ئەوێ ڕادێی بەڵام پەلە مەکە باوەڕتان بەو دوو قسەیە ئەو ژنە ڵێ حەتا مرد لەگەڵ مێردەکەیا ڕۆژ لە ڕۆژان عاجزی نەبوو بەڵام تۆ هانی مەدە بڵێ چاودێری بکە مراقبەی بخە سەر وریابە ئامان لە دەستم نەچێ ئەمە زیاتر برینەکە گەورە دەکەی دڵنیاش بە بەری خراپەکار بە گومانی خراپ ناگیرێ ئینسان پاکی و خاوێنی بە گومان تێک ناچێ گومانی خراپیش بەڕاستی خراپە کاریش بە گومانی خراپ بەری ناگیرێ وتارەکەم لێرەدا کۆتایی پێ دێنم هەڵی دەگریم بۆ هەڵقەکانی داهاتوو ان شاء اللە داواکارم لە خوای پەروەردگار یا ربی خوایە لە گومانی خراپ دڵمان پاکەیتەوە بیپارێزی ئەوەی کەوا گومانی خراپ چۆتە ناو دڵ و دەروونیەوە بەرامبەر بە عایلە و خێزانی بەرامبەر بە هاوسەری ژیانی بەرامبەر بە مسلمانان و دەوروبەر و هاوپیشانی یاڕەبی خوایە ئەو گومان لەو دڵەی دەرکەی و دڵەکەی خاوێن کەیتەوە ئەوەی دڵی پاک و خاوێنە بەردەوامی ژیان هەر ئاوا پاک و خاوێن بێ و بیپارێزی لە گومانی خراپ یاڕەبی خوایە بمان پارێزی لەوەی کە گومانی خراپ بەرامبەر بە هیچ مسلمانێک بەرین خوایە بمان پارێزی لەوەی کەوا خەڵکی گومانی خراپمان پێبەرن یا ارحم الراحمین ڕۆژ دوعا قبول بوونە شیفا بۆ نەخۆشەکان بنێری یا ربی خوا شیفا بۆ نەخۆشەکان بنێری یا ربی خوا شیفا بۆ نەخۆشەکان بنێری دڵ بە خەمەکان دڵخۆش کەی، دەست کورتەکان دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە، لێ قەومەکان ماوەکان ئەوانەی کە لە وڵاتان لێیان قەوماوە خوایە ڕزگاریان کەی یا ارحم الراحمین داوات لێ دەکەین یا ڕەبی خوایە بەزەیت پێمانا بێتەوە عاقیبەتمان خێر کەی لە هەموو بەڵا و ناخۆشیەک بە لوتف و مەرحەمەتی خۆت ئێمە و موسڵمانان پارێزراو کەی آمین آمین والحمد لله رب العالمین یا ڕەبی خوا یەک دوعای تایبەتیش دەکەم کە ئەوم جیا کردەوە لەم کاتە پیرۆزەدا دەستی بەزەی